شوي حوصدو سيوحوت شەهرەزاد وتی ئەی شا شەهرەیار ناسراوی ناودار خاوەنی بڕیار ئەگەڕنەوە زەمانی زوو ساڵانی زۆر ڕابردوو لە زەوی عجەمیان شا شەهرەمان هەبوو کە خۆراسان پایتەختی بوو بۆیە لەوێ نیشتەجێ بوو بەر و دوا سەد دانە ژنی هێنا بەڵام مەخابن خوا نەکوڕێکی پێدانە کچێک شا شەهرەمان زۆر بەداغ بوو چونکە بەشی زۆری تەمەنی بەسەر چوو بوو خوا کوڕێکی پێنەدا بوو کە بێتە جێنشینی و جێی بگرێتەوە دوای مردنی ڕۆژێکیان لە ماڵەوە لێی دانیشت بوو چەند کۆیلێکی هاتنە بەردەمی وتیان گەورم بازرگانێک و کەنیزەکێک لەبەر دەواازەی دەرەوەستاون کە هێشتا کەنیزەکی لەو شێوە جوانمان نەدیوە شا شەهرەمان وتی بابێن کە بازرگان هێنای و پاشا سەیری کرد هێندە جوان بوو دڵت نەهات سەیری بکەی کراسێکی ئاوریشمی ئاودامانی لەبەردا بوو نەخشی زێڕینی لەسەر کێشرا بوو کە بازرگان پەچەی لەسەر ڕوولادا ئەو ناوەی هەر ڕووناکردەوە، ئەدوت ئەم شیعرە بەسەر ئەودا هەڵدراوە. دانسقەیە ئەو جوانیەی هەیەتی، زۆر شەرمن و بێدەنگییە کەسێتی. نە باڵابەرز نە تەواو کورتە بنە، پڕە و بەرگی پێوەی دیارە تەسکێتی. پاوانەی پێ و قژی ڕەش و ڕوومەتی کەچی گۆنای خۆرێ بوو بۆ سپێتی شا شەهرەمان ئەو کەنیزەکەی زۆر پێجوان و ناسک بوو لە بازرگانەکەی پرسی نرخی چەندە بازرگان وتی گەورم کاتی خۆی بە دوهزار دینارم کڕیوە ئەوە سێ ساڵە لەگەڵ خۆم ئەی گەڕم تاکو گەشتومە ئێرە نرخی گەشتۆتە سێهزار دینار لەگەڵ ئەوشدا قوربان هەروە پێشکەشت بێ پاشا قسەی بازرگانەی زۆر پێخۆش بوو بۆیە خەڵاتێکی زۆری کرد و فەرمانی دا دههزار دیناری بدەنێ بازرگان وەریگرت و دەستی پاشای ماس کرد و لێیدا و ڕۆیشت شا شەهرەمان بەکەنیزەکانی وت بیبەنە لای خۆتان و ڕێک و پێکی بخەن ژوورێکی بۆ تەرخان بکەن هەرچیەکی پێویستە بۆی دابین کەن ئەم جا کەنیزەکان خستە ژوورێکەوە کە پەنجەرەکانی بەسەر دەریادا ئەیڕوانی دواتر خەلیفە خۆی کرد بە ژوورەکەیدا کەچی کەنیزەکە لەبەری هەڵنەسا هەروەکو ئەوەی لاشکەوتدا پەروەەردە بوو بێ و فێری هیچ ڕەوشتێکی باش نەکرابێ شا سەرنجیم کەنیزەکەیدا زۆری بەلاوە شۆخ بوو باڵەڕێک و جوان بوو پاشا لە تەنیش کەنیزەکەەوە دانیشت فەرمانی دا سفریان بۆ ڕازاندەوە هەردووکیان تێر و پریان خوارد و جارجارە شا شەهرەمان خواردنیە کرد بەدەم کەنیزەکەەوە هەردووکیان تێر بوون و کەنیزەکە هەر هیچی نەوت و ئەنگۆی هەڵنەهێنایەوە ئەمجا پاشان ناوی لێپرسی کەچی وەڵامی نەدایەوە ئەوەشی کە پاشای بێدەنگ کردبوو جوانی و نازداریەکەی بوو شا شەهرەمان لەدڵی خۆی داوتی پەنا بەخوا دروستکەری ئەم کەنیزەکە جوانە کەچی ناتوانێ بدوێ هەرخوا خۆی بێخەوشە ئەمجا چوە ناو کەنیزەکانە و لی پرسین ئاخۆ لەو کاتەوەی هاتووە تا نیوانتان قسەی لەگەڵ کردوون ئەوانی ژوتیان هیچمان لێ نەبیستوە خەلیفە فەرمانیدا کەنیزەکان خۆیان بۆ جێرانی ئاهەنگێک ساز بدەن بۆ ئەم کەنیزەکە بەڵکو دڵی خۆش بێت و قسە بکە کە پێداویستی ئامادەکرا ئاهەنگێک جێدرا سەما و سوردانی تیاکرا یاری و هەڵپەڕکەی تیا سازدرا هەموو دانیشتوانی کۆشک هەڵپەڕین و سەمان کرد بەڵام بێسوود بوو کەنی زەکە نوێەکە هیچی نەوت شا شەهرەمان چونکە تەنگە چی قەڵانە بوو لە خۆی پرسی پەنا بخوا ئەمە چییە ئەم هەموو جوانی و شۆخیە کەچی لاڵە خەلیفە زۆری حەز لێ کردو لەبەر ئەم کەنیزەکە پشتی کردە ئەو هەموو کەنیزەکانی دی شەوجێی لەگەڵ ناکردن یەک ساڵی ڕەبق خەلیفە لەگەڵیدا بوو لە بەرچاوی نەکەوت و کەنیزەکەش یەک وشە چیە نەیوت ڕۆژ بە ڕۆژ لە لای شا شەهرەمان خۆشەویسترە بوو ڕۆژێکیان پێیوت تۆ ڕۆژ بە ڕۆژ لای من شیرینترەبی ئەزانیت لەبەر خاتری تۆ پشتم لە خێزان و کە نیزەکانم کردووە ساڵەکە قسەیەکت لەگەڵم نەکردووە بەڵام من هەر گوێشم نەداوتێ هەر وتومە ڕۆژێک دێ دڵی نەرم ببێت و قسەم لەگەڵ بکە ئەگەر هەر بە زگماکی لاڵیت بە ئیشارەت پێم بڵێ هەموو ئاواتیشم ئەوەیە خوا کوڕێکم پێبەخشێ تاکو ببێتە جێنشینم آخر من تەنیام و کەسم نییە چوومەتە ساڵەوە. کەنیزەکە سەری داخست و کەوتە بیرکردنەوە. ئەمجا سەری بڵند کرد و بۆشا پێکەنی. پاشا لە خۆشیدا وای زانی بریسکە بوو، کۆشکی ڕووناکردەوە. کەنیزەکە وتی، ئەی پاشای چەلەنگ، ئازای وەک پڵنگ! بەو نزا گەرم و گوڕەوە مژدە بێت سکم پڕە. بەڵام حەیف، نازانم ئەمە کچە یان کوڕە. بەو خویە لە خۆشی ئەم مناڵەی تۆ منیش هاتمە گفت و گۆ شا شەهرەمان بەم دوو مژدەیە هێندە دڵی خۆش بوو نێزانی چی بکە هەستا و نێوچەوانی کەنیزەکەی ماچ کرد ئەم جاوتی سوپاس بۆخوا کە هەردوو ئاواتەکەم هاتەدی هەم سکت لە من پڕە و هەم هاتی تە قسەکردن ئەمجا کۆشکی جێهێشت و چوە سەر تەختی پاشایەتی بە سنگێکی فراوان و ڕویەکی خۆشەوە فەرمانی بە سەرۆک وەزیراندا دەست بکە بە دابشکردنی خێر و دەستگیرۆی هەژاران و بێوەژنان و پیر و پەکەوتوان ڕایگەیان کە بۆ ئەو مەبەستە سە هزار دینار ببن ئەم جاچوە لای کەنیزەکە و پێیوت ئەرێ خاتونەکەم هۆی چی بوو یەک ساڵی ڕەبق من و تۆ پێکەوە بووین وشەیەکت لەگەڵ نەوتم قسەیەکت بۆ نەکردووم ئەمڕۆ نەبێ هۆی ئەو بێدەنگێت چی بوو کەنیزەکەکە وتی گەورم من هەژارێکی بێکەسم کەس و کار و دایک و باوکم بەجێ هێشتووە کە پاشا ئەمەی بیست مەبەستی تێگەیشت پاشاوتی ئەمەیان کە ئاڵێ هەژارم وانە تەوە سامانی پاشایەک لەژێر دەستایە تەنانەت خۆیشم بووم بە کۆیلەی تۆو ئەوەیش کاڵی لە دایک و باوک و براو کەس و کارم دابڕاوم ئاسانە تۆ شوێنیان بڵێ و من ئەنێرم هەمویان بهێنن ئەم جاکەنی زەکەوتی ئەی پاشای زۆر پیا و ناوداری ناسراو من ناوم گوڵناری دەریایە باوکم پاشای دەریاکان بوو مرد و تەختی پاشایەتی بۆ بەجێهێشتین ئێمە هێشتا تازیەبار بووین کە پاشایەکی دی بە سوپایەکەەوە هەڵی کوتایە سەرمان و تەختی پاشایەتی لێ داگیر کردین ئێستا برایەکم هەیە ناوی ساڵحە دایکیشم ژنی دەریایە لەگەڵ براکەم دابوو بە شەڕم نێوانمان تێکچوو سوێندم خوارد کابێت خۆم بدەم بەدەست پیاوێکی وشکانیەوە لە دەریا هاتمە دەرەوە و لە کەناری دەریای دورگەی مانگدا لی دانیشتم هێندەم زانی پیاوێکم لێ پەیدا بوو لەگەڵ خۆی بردنیەوە ماڵ شێ ویستی لەگەڵم ڕابوێرێ ناچار مشتەکۆڵێکم لێدا خەریک بوو بمرێ ڕۆژی دواتر دەستی گرتم و بردمی لە مەزادخانەی کەنیزەکان فرۆشمی بەو پیاوەی کە هێنامی بۆ لای تۆ بەڵام ئەو پیاوە پیاوێکی چاک و ڕەساو بوو جا پاشاگیان ئەگەر ببوایە و ڕێزی منت لە هەموو کەنیزەکانت زیاتر نەگرتایە و لە هەمویان زیاتر منت خۆش نەویستایە یەک ڕۆژ لە لای تۆیش نەئەمامەوە ئەزانی چیمە کرد پاشا پرسی چی تەکرد بە قوربان گوڵناری دەریاوتی لەم پەنجەرەیە خۆم بەرەدا دەریاوە و ڕۆشتمەوە بۆ لای دایک و براکەم بەڵامەزانی هۆی نەچوونەوەم چی بوو عاقل چونکە سکم پڕ بوو شەرممە کرد بڕۆمەوە بمبینن بەو شێوەیە ئیدی هزار سوێندم بۆ بخواردنایە شوم کردووە بە پاشایەک بڕوایان پێناکردم ئەیانوت گوڵناری دەریا بزەیە گرتی وتی بە قوربان ئێدی کاتی مناڵبوونەکەم نزیک بۆتەوە ئەبێت کەس و کارم لەلا بن پاشاوتی باشە چۆن ئێوە بە دەریادا دێن و ئەچن گوڵناروتی هەروەکو ئێوە چۆن بە وشکایدا ڕۆن ئەوش بەهۆی ناوە جوانەکانی پەروەردگار و هێماکانی سەر مستیلەکەی حەزرەتی سلەیمان سلاوی خوای لێبێ پاشاوە بزانە من پێیان ئەڵێم کە تۆ منت کڕیوەتەوە و یارمەتی زۆرت داوم و ڕێزت گرتووم بێخەم بە ئەوانیش بە چاو ئەبینن کە تۆ پاشایت شا شەهرەمان وتی خانمەکەم چۆنت پێ باشە بە دڵی خۆت بکە کەنی زەکەوتی ئەی پاشای زەمان دڵخۆشی خەندان ئێمەش کە چینە دەریاوە چاومان کراوەیەوە وەکو ئێوە شتەکانی دەریا ئەبینن ئێوە چۆن ئەستێرەکان و مانگ ئەبینن ئێمەش بە هەمان شێوە ئەوەش بزانە لە نێو دەریادا زۆر تیرە و هۆز هەن ئەزانیت هێندەی زیندەوەر لە دەریادا هەیە لە زەویدا نییە پاشا سەری سوورما ئەمجا گوڵنار دوو پارچە قامیشی دەرهێنا لە سەرشانەکانی ئاگرێکی کردەوە و پارچێکی فرێدایە ناوی ئەمجا فیشکە فیشکێکی کرد و دەستی کرد بەوتن بە زمانێک کەس تێی نەگەیشت دووکەڵێکی گەورەی لێ بڵند بۆ و وا پاشاش هەر سەیرەکە ئەمجا ڕووی کردە پاشای مێردی وتی پاشا ئەو شوێنم دیاری کردو بۆت بچۆ لەوێدا خۆت بشارەوە بە جۆرێک تۆ دایکم و براکەم ببینی و ئەوان تۆ نەبینن بۆ خۆت هەر سیر بکە بڵێ پەنا بخوا بۆ ئەو هەموو شتە سەیرانە پاشا شەهرەمان هەستا و چووە شوێنە دیاریکراوەکە گوڵناری دەریاش هەر شتە کاتە ئاگرەکە و دووکەڵ بڵندەبێتەوە و ئەزیما خوێنێ تاکو و دەریا و شک بوو گەنجێکی قۆز و جوان هاتە دەرەوە کە زۆر لە گوڵناری خوشکێ چوو لێوانی سوور دەم وەکو یاقوت و مەرجان کە ئەم شعرە ئەبووە وەسفی مانگی یەکشەوە ڕووی جوان و پڕە تۆ هەموو ڕۆژێک سیماد واخڕە ئەو مانگەی لە نێو دڵی بورجێکە تۆش هەموو دڵان بۆ تۆیە وڕە ئەمجا پیرێژنێکی سەرئاسن لە دەریا هاتە دەر پێنج کەنیزەکی لە تەکدا بوو شا شەهرەمان سەرنجیدا پیرێژنە و کوڕەکەی بەسەر ئاوەکەدا ڕۆن و پێنج کەنیزەک بەدوایانەوە تاگەشتە لای گوڵناری دەریا کە گوڵنار لە پەنجەرەکە ئەوانی بینی بە ڕوویەکی خۆشەوە چوە پێشوازیان ئەوانی ژیەکەیەکە لە ئامێزیان گرت و بەسەری داگریان ئەمجا پیان وت گوڵنارگیان ئاخر چۆن ئەبێ چوار ساڵ لێمان داببڕی نەزانین تۆ لە کوێی بەو خوایە نەنانمان نان بوو نە ئاومان ئاو شەو ڕۆژ بیر هۆشمان لای تۆ بوو کەنیزەکەش خێرا خێرا دەستی دایکی و براکەی و ئامۆزاکەی ماچە کرد نزیکەی سعاتێک لای دانیشتن و هەواڵی ژیانیان پرسی و پرسیان کە ئەو چوار ساڵە چی بەسەر هاتووە ئەیژوتی کە لە ئێوارەوە جیابوومەوە لە کەناری دورگە لی دانیشتم پیاوێک منی بردەوە ماڵی خۆی ڕۆژی دواتر بردمی و فرۆشتمی بە بازرگانێک ئەویش منی فرۆشت بە پاشا بەدە هزار دینار پاشایش کە منی کڕی پشتی کردە هەر هەموو کەنیزەکانی هەر خەریکی من بوو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی کە براکەی ئەوەی بیست وتی سوپاس بۆخوا بە یەکتری شاد بوونەوە بەڵام خوشکی خۆم حەزەکەم لەگەڵ ئێمە بگەڕێتەوە بۆ نیشتیمانی خۆمان کە شا شەهرەمان ئەمەی بیست ئارامی لەبەر هەڵگیرا بەخۆی وت گەر بە قسەی ئەوان بک من هیچم بۆ ناکرێ گوڵناریش کە براکەی قسەکەی تەواو کرد پێیوت بەو خۆیە کاکە ئەم پیاوەی کە منی کڕیەوە پیاوێکی دەستکراوە و دەوڵەمەندە پاشایەکی مەزنە زۆر ڕێزمەگرێ زیرەک و دڵنەرمە وەجاخی کوێرە و نەکوڕ نەکچی نییە دوای ئەوە چاکەی زۆری بەسەر منەوە هەیە تاکو ئێستا و شێکی ناشرینم لێ نەبیستووە خۆمەزانم جێ بهێڵم تیاچێ ڕەنگە منیش لە دووری ئەودا دڵم بتەقێت گەر باوکم بمایە هێندەی ئەم پاشایی خۆش ناویستم ئێستاش ئەبینن شاژنی مەملەکەتێکم سوپاس بخوا منیش کە کچە پاشایی دەریاکان بووم کە براکەی و کچە ئامۆزاکانی ئەمیان بیست کچە ئامۆزایەکی وتی خوشکێ هەموو ئاواتی ئێمە بەختیاری تۆیە ئێستاش گەر پێت خۆشە وەرەوە لەگەڵمان بەخۆ دەزانی کە چەندە ڕێزت لای ئێمە هەیە ئەگەر بەهاتنەوەت بەختیاری خۆت لە دەزەدەی ئەوە بۆ خۆت بمێنەوە گوڵناری دەریا وتی بەو خۆیان لێرە زۆر بێخمم ئاسوودەم کە شاشەهرەمان ئەمەی لە کەنیزەکە بیست زۆر دڵخۆش بوو ئیدی بێخم بوو خۆشەویستی کەنیزەکە هێندەی دی زیادی کرد. بەسەرهاتی بەیەگەیشتنی پاشا و کەس و کاری گوڵنار گوڵنار خۆی سەرپەرشتی خواردنەکانی مەدبخیە کرد ئەمجا فەرمانی بە کەنیزەکانیدا سفرە و خوان ئامادە بکەن میوە و شیرینی بێنن خۆی و کەس و کارەکەی تێریان خوارد ئەمجا پێیان وت ئەرێ لەو ساوە تۆوەسفی مێردەکە دەکەی ئێمەش بە بێ ئاگاداری ئەو هاتوینەتە ماڵەکەیەوە خواردنی ئەوت بە ئێمە داوە، کەچی نە ئەومان بینی نە ئەویش ئێمەی بینی، نە پاریۆک نانی لەگەڵ ئێمە خوارد تاکوو نمەک بکەوێتە نێوانمان، ئەمجا هەموویان هێندە پەست بوون گڕ لە لووتیانەوە هاتە دەرەوە. کەشا شەهرەمان سەرنجی دان زۆر توڕەن زۆر ترسا، ئەمجا گوڵناری دەریا بە سەریانا هات و دڵی دانەوە. ئەمجا هەستا و چووە حەشارگەکەی و پێی وت پاشان قسەکانت بیست ئەیژوتی بەڵێ خوا پاداشتی بەخێرە دەداتەوە بەو خخوای ئەمڕۆ زانیومە کە چەند منت خۆشەوێت لە نێو هەموو خۆشەویستاندا منت هەڵبژاردووە گوڵناجوتی پاداشتی چاکە هەر بە چاکە درێتەوە ئێستاش کاتیەوەیە لەگەڵ من بیت و بەخێریان بهێنی و ڕێزیان بگری و خۆت لە دڵیاندا خۆشەویست بکەی ئەوەش بزانە کە دایک و براکەم و کچە ئامۆزاکانم هەر بەو باسی چاکە و پیاوەتی و ڕێزلێنانی من کە بۆم باس کردوون خۆشەویستی تویان لە دڵا چەسپیوە بۆیە بڕیاریاندا تاک و تۆ نەبینن نەڕۆن پاشاوتی بە چاوان ئەوە ئاواتی منیشە کە ئەوان ببینم و بیان ناسم ئەمجا هەستا و چوو بە خێری هێنان، ئەوانیش لەبەری هەستان لەگەڵیان دانیشت و خواردنەکەی لەگەڵ تەواو کردن، سی ڕۆژی ڕەبەق لای کچەکەیان مانەوە و پاشا نەیهێشت بڕۆن، شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو و بێدەنگ بوو. شەهرەزاد وتی گوڵناری دەریا نۆمانگە و نۆڕۆژەی خۆی تەواو کرد و کوڕێکی جوانفیلەی بوو شا شەهرەمان زۆر دڵخۆش بوو چونکە نە کوڕی هەبوو نەکچ شاریان ڕازاندەوە حەوت ڕۆژی ڕەبق ئاهەنگ جێڕدرا حوتەم ڕۆژ کەس و کاری گوڵنار گەیشتن و پیرۆزبایی خۆیان کرد شا شەهرەمان پێشوازی کردن وتی بڕیارم داوە ئەم کوڕم ئێوە ناوی بنێن ئەوانیش ڕێکەوتن لەسەر ئەوەی ناوی بنێن باسم ئەم جا کوڕیاندا دەست خاڵە ساڵحی و ئەویش بە کۆشک داهێنای و بردی لە کۆشک چوە دەرەوە خۆی کرد بە ناو دەریای خوێوکدا هێندە ڕۆیشت لە چاوی شاشەهرەمان بوو پاشاش هێندە ترسا دەستی کرد بە گریان کە گوڵناریش پاشای بەو شێوەی بینی پێیوت بێخم بە من کوڕەکەتم لە تۆ خۆشترەوێ کوڕەکەمان بە براکەمە و ترسی خنکاندن و ئەوانت نەبێ گەر براکەم زانی بای مەترسی بۆ سەر کوڕەکەمان هەیە ئەو کارەی ناکرد پش بخوا بە سەلامەتیە گەڕێنەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی دوای سعاتێک دەریا هەستا و شەپۆلەکان بەسەر یەکدا شکانە و لە پڕێکدا مەلۆتکە و خاڵی هاتنە دەرەوە زۆر بە خێرایی مەلۆتکەکە هێنایەوە کە هێندە جوان بوو ئەدوت مانگی چواردەیە ئەم جاوتی ترسی ئەوەت بوو بێ مناڵەکەت تووشی زیان بێ پاشاوتی ئەرێ بخوا بڕوایشم ناکرد بەبێوەی بێتە دەرەوە لەو دەریایە خاڵی وتی ئەی پاشای وشکانی ئێمە بە کلێک چایمان ڕشتووە کە خۆمان ئەیزانین کۆمەڵە نایەکمان بەسەریدا خوێندووە کە لەسەر مستیلی حەزرەتی سلەیمانی کوڕی داود نووسراوە سلاوی خوای لێبێ لای ئێمە کە مناڵێک لە دایکەبێ بەو شێوەی لەکەین کە بینیت لەمە دواب کەوێتە ئاوە یان نقمی دەریابێ ناخنکێ چۆن ئێوە بەسەر زەویدا ڕۆن ئاوا ئەویش بەسەر ئاوی دەریادا ڕوان ئەمجا دەستی بر جزدانێکی لە گیرفانی دەرهێنا کە سەرمۆر بوو مۆرەکەی هەڵپچڕی و ڕژاندیە سەرزەوی ئیدی ئەو ناوەی پڕکرد لە زێڕ و مرواری و یاقوت سێسەد لولە زمڕودی تیا بوو سێسەد لولەک زێڕ بوو کە بریسکەی لە تیشکی خۆر بەتینتر بوو ڕووی کردە پاشاوتی ئەی پاشای وەخت ئەم زێڕ و مرواری و یاقوتانە دیاری ئێمەیە بۆ تۆ گەر زووتر شوێنی گوڵنارمان بزانی بە بەبێ دەست و دیاری نەئەهاتین پشت بەخوا زوو زوو بە خەڵات و دیاریەوە لەمەو دوا دێینە سەردانتان لە دەریادا و لای ئێمە هەر زێر و مرواری زۆرە باش و خراپیشی پێزانین کە شاشەهرەمان ئەو زێڕ و یاقوتانەی بینی سەری سوورما وتی هەر پارچەیەک لەم زێڕانە هەموو سامانی من دێنێ ئەمجا سوپاسی ساڵحی دەریای کرد و سیرێکی گوڵناری دەریای کردوتی بەڕاستی خەجاڵەتی ساڵحی براتم بۆ ئەم دیارە کە دیارەکە بە هەموو سەرزەوی ئەمیان پێڵناسوڕێ گوڵناری دەریاش سوپاسی ساڵحی برای کرد براکەشی وتی ئەی پاشای بەوەخت تۆ چاکەت بەسەر ئێمەوەیە چونکە ڕێزی خوشکی ئێمەت گرتووە ئێمەش هاتوینە ماڵی تۆ و ڕێزت گرتوین ئەمجا ساڵحی ژنبرای پاشا کڕنوشی بۆ پاشا برد ئەویش پرسی چیت ئەوێ ساڵح ساڵح وتی ئەی پاشای بەوەخت لە چاکە و پیاوەتی خۆتدا ئێمەت نقم کرد ئێستاش ئەمانەوێ بگەڕێنەوە نیشتیمانی خۆمان و بیری کەس و کار و ناسیاوانمانەکەین پەیمانە دەم لە خزمەتی تۆ و خوشکەکەمدا ئەبم بڕوا بکەن زۆرم پێخۆشە لە پەزێرایتاندا بم بەڵام ئەڵێ چی ئێمە لە دەریادا پەروەەردەبووین دەریامان لە زەوی پێخۆشترە خوا حافیزیان کردو دەم و دەست لە چاو ون بوون و خۆیان کردەوە بە دەریادا ئێدی پاشایش زیاتر و زیاتر ڕێزی لە گوڵنارە گرت مناڵەکەش زۆر جوان پەروەەردە بوو گەشەی کرد نەنک و خاڵ و پورەکانی زۆ زۆ سەریان لێدان تا ئەهات مناڵەکە گەورەتر و جوانترە بوو تا تەمەنی گەشتە پ ساڵان ئێدی بەڕاستی لە ناوچەکەدا تاک بوو بە جوانی فێری خوێندن و نووسین و ڕێزمان سوارچاکی و شەڕەشیر و ڕمبازی کە کەس نەما لە شاردا بە کوڕی پاشادا هەڵنەدا. پاشا خۆیشی بەدر باسمی زۆر زۆر خۆشەویست، هەر بۆیەش شا شەهرەمان ڕۆژێکیان وەزیران و سەرکردەکانی سوپای مەملەکەتی کۆکردەوە و پەیمانی پێمۆرکردن کە دوای خۆی بەدر باسمی کوڕی بکەنە جێنشینی خۆی و لەسەر تەختی پاشایەتی دایبنێن و تاجی شاهانەی لەسەر بنێن. پاشا شەهرەمان،